هەموو ئافرەتێکی شیردەر کاتێ مەمکی لە دەمی منداڵەکەیدایە لە ئەو منداڵەی شیری پێداوە، و فڕێی دەدات و لە باری دەچێ هەموو دووگیانەیەک سکەکەی، خەڵکی دەبینی وەک سەرخۆشن، بەڵام سەرخۆشیش نین، بەڵکو سزای سەخت و بەتینی خوا وای لێ کردوون. پاشان نەوەکان لە نوتفەیەک دروست دەبن، دواتر دەبێتە خوێنی مەیی و دوای ئەوە دەبێتە پارچە گۆشتێک شکڵ و شێوە چێشراو و شکڵ و شێوە نەچێشراو بۆ ئەوەی ڕوونی بکەینەوە بۆ ئێوە و لە منداڵداندا دەیهێڵینەوە و ڕایدەگرین ئەو بێچوانەی بمانەوێ لەبار نەچێ. تا کاتێکی دیاریکراو پاشان لە سکی دایکتان دەرتان دێنین بە ساوایی، پاشان گەورە دەبن تا دەگەنە تەواوی هێز و تواناتان، وە لەو تەمەنەدا هەندێکتان دەمرێنرێ و هەندێکتان دەگەیەنرێتە ئەو پەڕی پیری بێ کەلکترینی تەمەن، بۆ ئەوەی نەزانێ و لەبیری نەمێنێ هەرچی کە دەیزانێ، وە زەوی دەبینی لە زستاندا خامۆشە وشک و بێ جیایە جا کاتێ بارانمان بەسەردا باران زەوی ڕوەچی لێ دەڕوێ و دەجوڵێ زەوی هەڵدەدات بەرز دەبێت وە زەوی دەڕوێنێ لە هەموو جۆرە جیا و گوڵێکی جوان. ذلک بأن اللە هو الحق وأنه یحیی الموتی وأنه علی ذلک هو الخسران المبین وە لە ناو خەڵکدا کەسی وا هەیە خوا دەپەرستێ لە قەراغدا لە نێواندا جا ئەگەر تووشی خێر و خۆشی بوو دڵخۆش دەبێ پێی بەردەوام دەبێ لە خواپەرستیدا فلیەنظوڕ هەل یوذهیبەن کەیدوه ما یغیظ. هەر کەس وا گومان دەبات لە بێ بڕوایان کە هەرگیز خوا، پێغەمبەر صلی اللە علیه وسلم، یارمەتی نادات و سەری ناخات لە دنیا و دواڕۆژدا، دەبا پەتێک بە سەریەوە بە بەرزیەوە هەڵواسێ و ملی پیا کات، پاشان هەناسەی ببڕێ تا دەخنچێ، ئەوسا ببینێ و سەرنج بدا و بیر بکاتەوە، ان اللە علی کل شیء شهید. بەڕاستی کەسانێک کە بڕوایان هێناوە و کەسانێک کە بوون بە جولەکە و ئەستێرە یا فریشتە پەرستەکان و گاورەکان نەسرانییەکان و ئاگر پەرستەکان زەردەشتییەکان و ئەوانەی هاوبەشیان بۆ خوا دانا بێگومان خوا بڕیار دەدا لە نێوانیاندا کە بەڕاستی سوجدە بۆ خوا دەبا ئەوەی لە ئاسمانەکان و ئەوەی لە زەویدایە، هەروەها ڕۆژ و مانگ و ئەستێرەکان و چیاکان و درەخت و گیانلەبەران، زۆرێکیش لە خەڵکی، هەموو ئەمانەی باسکران بۆ خوا سوجدە دەبەن، وە زۆرێکیش سزای بۆ بڕیاردرا لەسەری چەسپا، وە هەرکەسێ خوا بێ ڕێز و ڕیسوای بکات، لە مەقالەی و کێشەیانە دەربارەی پەروەردگاریان، جا ئەوانەی کە بێ باوەڕ بوون لە ڕۆژی دواییدا پۆشاکیان بۆ دەبڕدرێت پڕ بە بەریان لە ئاگر، بە سەریاندا دەڕژێنرێ ئاوی زۆر گەرم. یصهر به ما فی بطونهم والجلود. دەتوێنرێتەوە بەو ئاوە گەرمە ئەوەی لە ناو سکیاندایە و ومن یورد فیه بإلحاد بظلم نذقه من عذاب الیم. بێگومان ئەوانەی بێ باوەڕ بوون و بەرگری موسلمانان دەکەن لە ڕێگەی خوا و لە ڕۆشتن بۆ مزگەوتی بەڕێز و پیرۆزی کەعبە، فکلوا منها وأطعموا البائس الفقیر. تا ئامادەی جۆرەها سوود و قازانجی خۆیان ببن و ناوی خوا ببەن کاتێ قوربانی سەردەبڕن لە ڕۆژانێکی دیاری کراودا لەسەر ئەو ئاژەڵانەی خوا پێی داون جا لەو گۆشتی قوربانیانە بخۆن و و گۆشتی ئاژەڵ، مەڕ و بزن و مانگا و وشتر بۆ ئێوە حەڵاڵ کراوە، جگە لەوانەی بۆتان باس دەکرێ وەک مردار و بوو، کەواتە خۆتان دوور بخەنەوە لەو پیسییە کە بتەکانتانە، هەروەها خۆتان بپارێزن لە قسەی درۆ و ناڕەوا. حنفاء للە غیرە مشرکین به. هاوبەش بڕیاردەر مەبن بۆ خوا جا هەر کەس هاوبەش بۆ خوا دابنێ ئەوە وەک ئەوە وایە لە ئاسمان کەوتبێتە خوارەوە ئینجا باڵندە لە هەوادا بە پەلە بیفڕێنێ پارچە پارچە بێت یا بایەکی توند بیبات بۆ جێگایەکی زۆر دوور ئەوانەی هەر کاتێ ناوی خوا برا دڵەکانیان دەترسێ و ئارامگران لەسەر ئەوەی تووشیان دەبێ لە ناخۆشی و بەجێهێنەرانی نوێژەکانیان و ئەوانەی لەو ڕزق و ڕۆزیەی پێمان داون دەبەخشن. والبدن جعلناها لکم من شعائر الله لکم فیها خیر. ئێمە کردوومانەتە دروشمی خوا بۆ ئێوە، بۆ ئێوە لەواندا خێر و چاکە هەیە، کەواتە کاتی کردنیان بە قوربانی ناوی خوایان لەسەر بێنن، لە کاتێکدا لەسەر سێ پەل وەستاون و دەستی چەپیان بەستراوەتەوە، لەبەرئەوەی حوشتر بە پێوە سەردەبڕرێت، جا کاتێ کەوتنە سەر زەوی بەتەنیشتدا، کاتێک گیانیان دەرچوو، کذلک سخرها لکم لتکبروا الله علی ما هداکم وبشر المحسنین. هەرگیز ناگات بەخوا نە گۆشتی ئەو قوربانیانە نە خوێنیان بەڵام ئەوەی بەخوا دەگات تەقوا و پارێزکاری ئێوەیە ئابە و جۆرە ئەو ماڵاتانەی بۆ ئێوە ڕامهێناوە بۆ ئەوەی خوا بە گەورە بگرن و یادی بکەن پەروەردگارمان خوایە، وە ئەگەر خوا خەڵکی لەناو نەبردایە هەندێکیان بە هەندێکیان بێگومان دەڕوخێنرا و وێران دەکرا دێر و خەلوەتگە و کلێسا و کەنیسە و مزگەوتەکان کە یادی خوا لەو پەرستگایانەدا زۆر دەکرا وە بێگومان خوا یارمەتی کەسانێ ئەدات سەریان دەخات وللە عاقبە الامور. ئەوانەی ئەگەر دەسەڵاتمان پێدان لە زەویدا، بە چاکی نوێژ بەجێ دێنن و زەکات دەدەن و فەرمان دەدەن بە چاکە و بەرگری دەکەن لە خراپە و سەرەنجامی هەموو کارەکان تەنها بەدەست خوایە. فینسخ اللە ما یلقی الشیطان ثم یحکم اللە آیاته واللە علیم حکیم وە ئێمە لە پێش تۆ نەمان ناردووە هیچ ڕەوانەکراو یان پێغەمبەرێک مەگەر هەر کاتێ قورئانی دەخوێندەوە شەیتان گومانی دەخستە ناو خوێنراوەکەیەوە تا خەڵک باوەڕی پێ نەهێنن ئینجا خوا لای دەبات پووچەڵی دەکاتەوە، ئەوەی شەیتان داوێتی بە گوێی خەڵکدا لە کاتی قورئان خوێندنی پێغەمبەردا صلی اللە علیه وسلم، پاشان خوا ئایەتەکانی خۆی دەچەسپێنێ، وە خوا زانای کار دروستە. لیجعل ما یلقی الشیطان فتنە للذین فی قلوبهم مرض والقاسیە قلوبهم وَإِنَّ الظَّالِمِینَ لَفِی شِقَاقٍ بَعِید. لەبەر ئەوەی ئەو گومانانەی شەیتان دەیخاتە دڵەکان خوا دەیکاتە هۆی تاقیکردنەوە بۆ ئەوانەی نەخۆشی لە دڵیاندایە و ئەوانەی دڵیان ڕەقە، وە بەڕاستی ستەمکاران لە دژایەتیەکی زۆر دوور لە ڕاستیدان. بێگومان ئەم قورئانە ڕاستییەکە لەلایەن پەروەردگارتەوە تا باوەڕی پێ بێنن بەردەوام بن لەسەری وە دڵەکانیان ملکەچ و بە ئارام ببێ بۆ ئەو وە بێگومان خوا هیدایەتدەری ئەو کەسانەیە کە باوەڕیان هێناوە بۆ سەر ڕێگای ڕاست وان اللە سمیع بصیر. ئەم سەرخستنە لەبەر ئەوەیە بەڕاستی خوا ئەوەندە بە دەسەڵاتە شەو دەباتە ناو ڕۆژەوە کاتێ شەو درێژتر دەبێت لە ڕۆژ، وە ڕۆژ دەباتە ناو شەوەوە، وە بێگومان خوا بیسەری بینایە. تاکو نەکەوێ بەسەر زەویدا مەگەر بە فەرمانی ئەو، بەڕاستی خوا دڵسۆز و میهرەبانە بەرامبەر بە خەڵکی. وهو الذی احیاکم ثم یمیتکم ثم یحییکم ان الانسان لکفور. وە ئەو زاتێکە کە ژیانی پێ بەخشیون لە سەرەتای دروستکردنتانەوە ئەوان کاریان پێ کردووە، کەواتە نابێ خاوەن ئاینەکانی تر لە کاری ئاینەکەدا کێشە و ئاژاوەت لەگەڵتا دروست کەن. وە تۆ خەڵک بانگ بکە بۆ لای پەروەردگارت، بێگومان تۆ لەسەر ئاینێکی ڕاستی. وَإِن جَادَلُوکَ فَقُلِ اللَّهُ أَعْلَمُ بِمَا تَعْمَلُونَ. جا ئەگەر موجادەلەیان لەگەڵدا کردیت، لە دەم و چاوی ئەو کەسانەی بێ باوەڕن دەبینی ڕووگرژی و توڕەیی نزیکە پەلامار و هێرش بەرن بۆ ئەو کەسانەی کە ئایەتەکانی ئێمەیان بەسەردا دەخوێنێتەوە ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ ئایا هەواڵتان بدەمێ بە خراپتر لەو ڕووگرژی و توڕەییەی ئێوە چیە؟ بەڕاستی خوا بیسەری بینایە. یعلم ما بین ایدیهم وما خلفهم والی اللە ترجع الامور. خوا ئاگادارە بەوەی لەبەردەمیاندایە و ڕوویداوە، وە بەوەی لەدوایانەوەیە و دواتر ڕوودەدات. جیهاد و تێکۆشان بکەن لە پێناوی خودادا بەو شێوەی شیاویەتی ئەو ئێوەی هەڵبژاردووە بۆ هەڵگرتنی ئەم ئاینە و لە ئایندا هیچ کارێکی قورس و گرانی لەسەر دانەناون ئەمە ئاینی ئیبڕاهیمی باواتانە خوا پێشتر ئێوەی بە مسولمان ناوناوە و لەم قورئانەشدا تا پێغەمبەر ببێت بە شایەد لەسەر ئێوە و ئێوەش ببنە شایەد لەسەر خەڵکی کەواتە بە چاکی نوێژەکانتان بکەن و زەکات بدەن و تەنها پشت بە خوا ببەستن چونکە هەر ئەوە پشتیوانتانە ئای چەند پشتیوان و یارمەتیدەرێکی چاکە.